مسجد الحرام تحقق پێ ئەبەخشن منع ئەکەن لە مسجد الحرام ئەبن بە مانعی ئەوەی کە کەسانێک وا حەقیانەکە لەوێ بن و وەزیفەی بەندگی لەوێ ئەدا بکەن مانعیان لەوەی کە ئەدای وەزیفەی بەندگیان بکەن لە حاڵێک کاتە ئەمان سەرپەرستان و ئەولیایی مەسجد الحرام نەبوون بە ناحەق دەستیان کرد بە دیا و مانەوی ئا ئەو کارانن ئەولیا و سەرپەرستانی مسجد الحرام غەیری متقیەکان کەسێکی تر نییە غەیری ئەوانەی وا کۆ ئەپارێزن لە ئەو مەوزعگیریانەی وا ئەم ستەمکارانە هەیانە غەیری ئەوان کە شایستەگی ئەوەی لێکە بێتە وەلی و سەرپەرستی مسجد الحرام و ئەهلی بێت و لەوێ بێت و وەزیفەی بەندەگی لەوێ دەکا بەڵام زۆر تریان ئەمە نازان وان لە جەهلا و ئەوە جێیا حقیقەتە نین و ئەوەسا نەتیجەی بووە بەوەی کە دەستیان گرتەوە سەریا و ئەوانەی وا ئەبوانێ لەوێ وایان مەحرومیان کردم لەوەی کە وەزی بەندگی خۆیان لەوێ انجام ئەمە تەوزیهاتێک لەبارەی ئەوە کە مەسجد الحرام، کەعبە، ئەوەڵین ماڵێکە کە خوا دەستووری داوە کە لەسەر زەویا دابنرێت و بینا بکرێ بۆ مەرن بۆ ئەوەی کە مەرد لێکرێت کە بەندەگانی خوا ڕووی تێ بکەن و دیوەنی لێ بکەن و ئەنجامی مەراسمی بەندەگی زمانی تایە لە بارزترین سورەتەکانی بەندەگیە و بۆ ئەوەی کە ئەم هەدەفە بە سورەتی کامڵ تەحقق بکا هەر لە ئەوەڵەوە ئەمری کردووە و بڕیاری داوە کە ئەم ماڵە بێ دارای حرمەت بێ لە هەر جۆرە تەعرزاتێک مەسرور و مەحفوز بێ و هەروا حەریمێکیشی بۆ داناوە کە حەریمەکەیشی هەروا بێت بۆ ئەوەی کە ئەوانەی وا نین بۆ ئەنجامی وەزیفەی بەندەگی بە تەواوی لە ئەمن و ئارامشا بن و لە ئەنجامی وەزیفەی بەندگیەکەیانە تووشی هیچ جۆرە گیر و گرفتێکن و حتا وجودی ئەو ماڵە بەو حرمەتەوە بووە بە سەبەبی ئەوەی کە ئەهلی ئەوێ یانی ئەوانەی کە ساکنی دەوروبەری ئەو ماڵەن ساکنی مەکەن لە ئەنواعی نیعمەتەکانی خوا بەرخوردار بن لەبەر ئەوەی کە ئەو بەندە مخلصانەی خوا ئەوانەی وا بۆ ئەنجام وەزیفەی بەندگی ڕوو ئەکەن ئەوێ هەرکام لەگەڵ خۆیا سەمەری وڵاتی خۆی یەنێ دەرنەتیجە ڕزق و ڕۆزی بۆ ئەوانەی وا وەن لە پاڵ ئەو ماڵە فراوان ئەبێت و ترسی ئەوە نامێنێت کە زندگی کردن لە ئەو دۆڵاوە لەوانە نیە کە گیا و دەختی تیا بڕوێت و سەوزێ خەتەرناکە و عاقبەتی مەرگباری هەیە هەر ئەم مەسەلانە لە چەند ئایەی ترا ئیشارەی بۆ کراوە وەک لە ئایەی پەنجا و حەوتی سورەی قەسەسە و لە ئایەی شەس و حەوتی عەنکەبوت و نەوە و یەکی نەملە کە ئەخیریان بەیانی ئەوە کات کە ئەم ماڵە حرمەتی پێدراوە مەنعی مردم کراوە لەوەی کە ئەوەی وا عملی ناشایستەیە لەلای ئەو ماڵە ئەنجامی نەدەن ئاەکەی سوورەی قەسەس هەروە شارەکە بەمەی کە ئەم ماڵە یەک دارای حرمەتە دوو دارای ئەمنە و سێ لە هەرچی شت هەست سەمەرات لەم لاو لەولاوە جەمەکرێتەوە و جەز ئەکرێ و ئەهێنرێ بۆ ئەوە بۆ ئەوێ کە ببێ ڕزق و ڕۆزییەک لە تەرەف خواوە بۆ ئەهلی ئەو ماڵە و دانیشتوان و دەوروبەری ئەو ماڵە ڕزقێک ئەفەرمێ من لەدنا یانێ لە جهتێکەوە یەت کە ئەگەر تدبیرێکی تایبەتی خۆی نەبوایە لە غەیری ئەو یا لە غەیری بەری ئەو ماڵە مردم ئەمنیەتی سیاسیان نییە و لە هەر لایەکەوە خەڵک ئەرتێن دێن و تعرضیان پێکرێ بەڵام ئەهلی ئەو ماڵە و دانیشتوانی دەوروبەری ئەو ماڵە لە پەنای ئەو ماڵاواندا ئەمنی سیاسیە هەروە کە لە پێشا بەیانی کرد وان لە ئەمنی اقتصادیە یانی هەر لەو وەختەوە کە ئەم ماڵە دروست کراوە بۆ مردم کە ئەوەی تیا بکەن وا لە پێشاوتمان حرمەتی ئەم ماڵە لە دڵی خەڵکاوە جێگیر بووە کە گشتی هاتووەتە سەر ئەمە هەموو متەفق بوون لەسەر ئەمەی کە ئەو ماڵە لەلایان موحتەرەم بێ و بە تەبعیەتی ئەو ماڵە و حەریمی دەوروبەری ئەو ماڵە ئەهلی ئەوێ لایان موحتەرەم بن بە جۆرێک کە هەروا ماڵەکە و حەریمی دەوروبەری ماڵەکە مەحفوزە بن لە تەعەڕز ئەهلی ئەوێش مەحفوز بن حتا لە سوورەتێکی ژان کە لەوێ خارج ببن و بۆ ئەملا و ئەولا سەفەر بکەن کە کەلیمەی مەسجد ئەوە بەیان ئەکات کە ئێرە مەرکەزێکە بۆ ئەدای وەزیفەی بەندەگی لە بارزترین سوورەتە بۆ خۆکەسگرتن و خۆ نزمگرتن لە بەرابەری تەنها خالقی ئامر و تەنها فەرماندەوە و فریادرەسەوە لە بارز لە ئاخری نەواری دووەما گەیشتینە بەیانی ئەوەی کە ئایاتی حەوت نۆزدە و بیست و هەشتی سوورەی تەوبە هەروەک چەند ئایەی تر لە چەند سوورەی ترە بەیانی حرمەتی مسجد الحرامەکەن لەم ئایەتانە تعبیری المسجد الحرام بەکارەبرێت و هەروە لە ئایەی سەو نەوە و یەک و ئایەی دوو سەد و حەڤدە ی سورەی بەقرە کە تەعبیری مەسجد بەیانی ئەوە ئەکا کە ئەم ماڵە مەرکەزە بۆ ئیزهاری بەندەگی و عبودیەت، خۆ کز گرتن و خۆ نزم گرتن لە بەرابەری تەنها خالقی ئامرەوە لە بارزترین سورەتی خۆ کز گرتن و خۆ نزم گرتنە و تەعبیری الحرام بەیانی ئەوە ئەکا کە و لە زەمینەی دارای ئەمن بوونی شاری مەککە کە جێی ئەم ماڵەیە چەند ئایا لە چەند سوورەی ترا هەن کە هەرکام بە تعبیرێک ئەو مەتڵەبە ئەگەیێنن و مەسائلێک مرتبط لەگەڵ ئەو مەتڵەبە وەک ئایەی سێ سوورەی تین کە وەسفی ئەمین بەکارەبە من سوێند ناخۆم بە ئەم وڵاتە لە حاڵێکا کە تۆ حلی لەم وڵاتە یانێ مەسئولیەتت بۆ نەماوەتەیە یعنی نیاز نییە بەوەی کە سوێن بخۆم مەسئلەکە زۆر ڕۆشنە هەر ئەمەی کە تۆ لە ئەم وڵاتە و جێی ئەمنە کە ئێمە ئینسانمان لە زەحمەتی جەرگ بڕا خەڵق کردن ئامە خۆی نیشانە ئێوە دنیا بەوە نیە کە سوێن بخۆن ئەوەتە لێرە ئشارەکە بەوەی کە ئەم وڵاتە دارای حرمەتە و ئەبێ کەسێکە تایە تایە ئەژیت لە ئەمن و ئارام شابێت و لە حەسارێک لە حرمەتا بێ بەڵام ئێستا بۆ تۆ وەزعەت تێک چووە و مەسئولیتت بۆ نەماوە لە سورەی قڕیشە ئشارە بەو مەتەڵە ئەکرێت بە دارای حرمەتبوونی بیت و لە پاڵ ئەوە بەیانی ئەوە کرێکە قڕیش لە سایەی ئەم ماڵەوە لە زۆر نعممەت بەرخوردار بوون لە نعممەتی ڕفاه اقتصادی و ئەمنی سیاسی بەرخوردار بوون با لەبەر خاتری ئەوەی کە قورەیش وایان لێکراوە کە خوو بگرن، ئولفەت بگرن، ئولفەت بگرن بە دوو کۆچی زستان و هاوینەوە، یانێ وا زەمینەیان بۆ مساعەد کراوە کە بتوانن لە ساڵا دوو جار لە فەسڵی سەرما و فەسڵی گەرما بڕۆن کۆچ بکەن بۆ کەسبی وەسائلی زندگی لە فەسڵی گەرما بەرەو شام کە وڵاتێک فێنکە و لە فەسڵی سەرما بەرەو یەمەن کە وڵاتێک گەرمسێرە وا زەمینەیان بۆ مساعەد کراوە کە هەر ساڵە ئەو دوو کاروانە بکەن و بڕۆن ئەوەی وا پێویستیانە بۆ ژیانیان کەسبی بکەن و بیهێننەوە دەی هەر لەبەر خاتری ئاوانە با ئەوان بەندەگی بۆ خاوەنی ئەم ماڵە بکەن ئەو کەسەی وا بەوەسیلەی حرمەت پێدانی ئەم ماڵەوە ئەو وڵاتەی کە ئەو ماڵەی تیایە و موحتەرەم کردنی ئەهلی ئەم وڵاتە لە لای هەموو خەڵکی تری ئەملا و ئەولا بە وەسیلەی ئەمە ئەمنیەتێک سیاسی وای بۆ ئەمانە بە تحقق گەیاندووە کە بێخەم ئەڕۆن سەفەرەکەن لەم دووجارا و هەرچێک کە پێویستیانە هێنن دەرنەتیجە لە دوای ئەوەی کە تووشی برسیەتی ئەبن و خەریکە برسیەتی کاری خۆی بکا تێیانا خوا خۆراکیان پێ ئەدات و تێریان ئەکا و دوای ئەوەی کە خەریکە ترس ترسێک وا لە خارجی ئەم هەرەمە حاکمە بەسەر هەموو وڵاتەکانە و هیچ کەس ئەمنیەتی سیاسی نییە و ئەمنیەتی ئیجتماعی نییە لەو ترسە ئەمانی ئەمین و بێترس کردووە و ئارامشی پێداون ئەویش بە وەسیلەی حورمەت پێدان بەم ماڵە و بەم وڵاتەی کە ئەم ماڵی تێایە و حرمەتدان بە ئەهلی ئەم ماڵەوە ئەم وڵاتە با ئەوان بەندگی بۆ ئەو بکەن و خاوەنی ئەو ماڵ یانێ با مولاحەزەی ئەوە بکەن کە ئەم ڕەفاهی ئیقتسادیە و ئەمنیەتی سیاسی و ئیجتماعیەی کە دەستیان کەوتووە لەبەر ئەوەیە کە ئەهلی شارێکن وا ئەم ماڵەی تایە ئەهلی حەریمی ئەم ماڵە دەی ئەمە کە بوون بە ئەهلی ئەم ماڵە و دارای حرمەتە لە هەموولا بوون بە ئەهلی ئەم شارە کە دارای حورمەتە لە هەموو لا و دەرنەتیجە لەسەر ئەم ئەساسە خوویان گرتووە بە ئەو دوودانە کۆچە و ئەو دوودانە کارەوانەوە کە لە ئەمنی سیاسی و ئیجتماعیان سەفەر ئەکەن و ئەڕۆن وەسایلی زندگی کەسب ئەکەن و ئەکەونە ناو ڕفای ئەقتصادی با با تەوەجه بەمە بەندەگی بۆ خاوەنی ئاممان بکەن جا ئەمە لە زەمانی نزولی قورئانا موستاقی زۆر بارزی بوو و ئێستایش هەروایە هەر ئیمڕۆیش ئەم ئاەتانە تەکلیفێکن بۆ قڕیش بۆ ئەوانەی کەرە و تایسەن و ئێستا لە پەنای ئەو ماڵا و لە ژێر سایەی حرمەتی ئەو ماڵە و ئەو شارە وان لە ئەمنیەتی سیاسی و اجتماعی و اقتصادیان تەکلیفە کە ڕوو ئەکاتە ئەمانیش و داوایان لێ ئەکات کە بەندگی بۆ خاوەنی ئەم ماڵ بکەن بەڵام داخەکەم گوزەشتە لە سوورەتێک لە سوورەتەکانە تەکرار بووە لە ئاەی سی و چوار لە سوورەی ئەنفالە بەیانی ئەوە کاکە ئەگەرچی قڕیش خەڵکی مەککە لە پەنای ئەم ماڵە ئەو هەموو شتیانە دەستکەوت بوو و هەر ئەوە بوو بوو بە سەبەبی ئەوەی کە ئەم ماڵە بگرن بە گیانەوە و خۆیان بکەن بە سەرپەرست و وەلی ئەم ماڵە بەڵام ئەوەی وا هەدەف بوو لە بناکردنی ئەم ماڵە ئەمان بە تحققی ناگەێنن هەر بە دەوری ئەو وەزیفە ناچن بەڵکێ ئەوەی وا ئەمان ئەنجامی ئەدەن بێجگە قاڵبێک زاهری و سوورەتێک بێڕوو شتێک نییە هەر لەو زەمینەوە بەیانی سنەتی خۆیەکە کە تا وەختێک داعی لە ناو مەدعوەکانە بێت لە ناو بانگ لێکراوانە بێت ئقامی حجەت کامڵ نەکرا بێت خوا عەزابیان نادا ئەو عەزابەی وا مەزهەری ئینتقامی لە مەنحەرفین بێ و هەرواتە ئەهلی ئیستغفاریان تیا مابێت عەزابی ئاوایان نادا و دوای ئەوە کە بەیانی ئەوە کە کە سەبەبی ئەوەڵ نەماوە ئێستا داعیان دەرکردووە و منعیان کردووە لە مەسجد الحرام فەرموێ نوێژەکەیان لەلای ماڵەکە لەلای کەعبە بێجگە چیکە پیک و چەپڵە کوتانێک کە دەنگ ئەداتەوە نەبوو یانێ وای لێ هات کە تەنها قاڵبێکی زاهرە و ڕوحێک کە لەبەر ئەوە بشێن ناوی بنرێ نوێژ تیایا نەماوە بەرگری بکەم لەم ئاەتە بەیان کراوە کە مشتکین نوێژیان ئەدا ئەکرد لە لای کابا بەڵام بە تەدریج بە مروری زەمان وای لێ هاتبوو کە نوێژەکەیان تەنها حرەکات و ئەسڵاتێک زاهر و قاڵبێک بێڕۆک بوو ئەوەی وا بەوەوە نوێژ ئەبێتە نوێژ تیایا نەمابوو هەروەکە ئمڕۆ زۆرێک لە موسڵمانان وایان لێ هاتووە زۆرێک لە نوێژەکان بەڕاستی هەر بوون بە ئەسوات و حرەکاتێک بێڕۆح هەروەک ئەو نوێژە بۆیە ئەسەریان نەماوە نوێژێک وا ئەبێ بەیانی ئەوە کرا کە ئیشارە بەوە کرا کە هەدەف لە بینای ئەم ماڵە ئزهاری بەندەگی لە بارزترین سوورەتیا کە نوێژە بووە ئەمما ئەوانەی کە دەستیان گرتووە بەسەر ئەو ماڵە ئێستا تەنها شتێک ئەنجامەدەن و فقط سوورەتەکەی سوورەتی ئەو نوێژەیە و ئەو ئزهاری بەندەگی لە سوورەتی کامڵە ئەمما لە باتن و لە ڕووحا سوکە لەوە و هیچێک لەوەی پێوە نییە بەم جۆرە ڕۆشن بووەوە کە هەر لە زووەوە لە زمانی ئیبراهیم و ئیسماعیلەوە عليهلەیهم وسەڵات وسلام خوا ماڵێکی داناوە بۆ مردن بۆ ئەوانەی وا ڕووگەردانە بن لە فەرمانڕەوایان و فەریاد ڕەسانی پوچ و بێ ئەساس کە ڕووی لێ بکەن دڵیان هەمیشە متوەجهی ئەوێ بێت و ئەوانەیان وا ئەتوانن دیوەنی لێ بکەن و چ ئەوانەی وا ڕووی لێ ئەکەن و چ ئەوانەی کە دیوەنی لێ ئەکەن ئەنجامی وەزارەتی بەندگی لە بارزترین سوورەتەکانیان لە ئرتبات لەگەڵ ئەوە بکەن و بەم تەرتیبە دەرەکەوێت کە وجودی مەرکەزێک کە ڕووی تێ بکرێت و دڵی پێوە ببەسترێت لە دینا چەندێ پڕ ئەهمیەتە هەر لەبەر ئەوەیە کە یەکێک لە مەسائلی ئەساسی لە دوای هجرەتی پێغەمەری خواڵێ سڵات وەسەلام بۆ مەدینە و ئاخر لە دوای کەعبە بە مدەتێک کە خوا خۆی ئەزانێت چەند بووە ماڵێکی تریش هەر بۆ ئەو هەدەفە بنا کراوە کە عبارەتە لە بیت المەقدس و دوای ئەمە کە حکوومەتی ئیسلامی کەوتووەتە دەست بەنی ئیسرائیل ئەکابیرێ تر وەزیفەی خیلافەت ئەو قەومە متعهدی بوون ماڵێک کە لەلای ئەوان بووە لە مرکزی حکوومەتی ئەوانە بووە یانە بەیت المەقدس ئەو بووە بە پایتەختی فەرمانڕەوایی خوا لەسەر زەویا و لازم بووە لەسەر باوجودی ئەوەی کە بەنی ئیسرائیل گرفتاری هەموو ئینحرافات لە عقائد و ئەخلاقا بوو ئەمما هێشتا بەیت المەقدس بوو کە عنوانی مرکزیەتی پێوە بوو و پایتەختی فەرمانڕەوایی خوا لەسەر زەویا بوو چون هێشتا بەنی ئیسرائیل بەسوبەتی ڕەسمی عەزڵ نەکرابوون لەو منسبە کە ئەو عەزڵ کردنە نیازی بەوە هەیە کە جێنشینێک ئامادە بێت بە مجەڕەدی عەزڵی ئەوان جێنشین